تۆ فریشتەی. زیندا قسەی لەگەڵ هەر کەسێکدا دەکرد، ڕایاندەسپارد کە حەسەنەڕەش ببینێ. ڕۆژی سەدان کەڕەت نێوی حەسەنەڕەشی لە دەمی بەندییەکان دەژنەوت. هەموو دەیانگوت، ئەگەر حەسەنەڕەشت دیتبا، کارت نەدەگەییە ئێرە. کارە سەیر و سەمەرەکانی حەسەنەڕەش بووبوو بە وێردی سەر زمانی بەندییەکان. دەیانگوت، حەسەنەڕەش دەرسی ئەوقاتەکانی دادەدا. پیاوی لە قەنارە ڕزگار دەکرد. خدری زیندەیەک بوو بۆ خۆی. زیندە بڕیاریدا هەرکە لە زیندان ئازاد ببێ، یەک ڕێ بڕوا بۆ لای حەسەنە ڕەش و بە هۆی ئەوەوە ناسنامەکەی دەربێنێ. بۆیە ئەو شەوە خۆشحاڵتر دەهاتە بەرچاو، هەرکە سفرەکەیان پێچاوە، زیندە بێ ناز و نووز دەستی بە حیکایەتەکەی کرد. برادەران دەزانن گەیشتینە کوێ؟ عەماردارەکە پوولی پێوە نای، وایە؟ بەڵێ گوتی، بڕۆ سبەینێ وەرەوە. دەستم بە پاڕانەوە کرد، بە قوربانت بم نۆکەرتم خۆ شتێکی زۆر زەحمەت نییە هیچی تێ ناچێ، دەستم بەرەو کڵاوەکەم بدەرێ با بڕۆم بە شوێن کارمەوە. عەمار دارەکە پێکەنی گوتی، لا دوای ئەوەندە ئاسانە؟ زۆری دەوێ کاکە، پێویستە وڵامی نامەکە بنێرینەوە لای سەرۆک ئەویش هەواڵەی ئەرشیفی بکا، ئەرشیفیش فایلەکە بەتاڵ بکاتەوە بینێرێتە لای سەرۆک نووسینگە ئەویش ماوە بدا کە کڵاوەکەت بدەینەوە یەکێک لە بەندیەکان فیکەیەکی دوور و درێژی کێشا گوتی وەرە ئەم کەرە لەو قڕاوە دەربکە زیندە بە ئیشارەی سەر قسەی بەندەکەی سەلمان زۆر ڕاستە هەر ڕێیەکم گرتە بەر دەبواە پێی دەبگەڕێمەوە هیچ چارەیەکم نەما جگە لەوەی گوێڕایەڵی کابرای ئەمباردار بم بەسەری کۆت دایرەم بەجێهێشت سبینێ بە پژمە پژم بەرەو دایرە گەڕامەوە هەموو فەرمانبەرەکان کەم و زۆر دەیانناسم بە یەکدیان نیشان دەدام و دەیانگوت خاوەن کڵاوەکە هات ژن و پیاو پێدەکەنین پێم گوتن پێ بکەنن ڕۆشتانە ئەوانەی کلااویان لێون دەبێ بە حاڵم دەزانن دەستوری وەرگرتنەوەی کلااوەکەم لە سەرۆک نووسینگە وەرگرت بردمە ئەو ژوورەی کە چەند چیژێک خەریکی تایبکردن بوو کارەکەم لە تەواوبووندا بوو زۆری نەمابوو چاوم بە دیداری کلااوە نازدارەکەم ڕۆشن بێتەوە لە پڕ پژنی هێندە بە توندی پژمیم، زۆربەی کاغەزەکانی بەردەم کیژە تایپێستەکە چوون بە حەوادا و لە ژوورەکەدا پەرت بوونەوە. یەکێک لە کیژەکان تووڕە بوو گوتی، کابرا بەری دەمت بگرە! گوتم، خانم گیان بە دەستی خۆم نییە، پژمینەکەی منیش وەکوو دەستووری سەرۆک دایرەکانە، هەر کاتێ هات دەبێ جێبەجێ بکرێ. بەرپرسی نووسینگەکە ئەم قسەی منی پێ ناخۆش بوو، بە ناوی گاڵتە پێکردن بە فەرمانبەران و بەتایبەتی لە کاتی ئەنجامدانی کاردا، فایلێکی تێر و تەسەلی بۆ کردمەوە بەندیەکان تێک ڕاگوتیان نۆبەتی ئەو قەوانەیە بەڵێ برادەران دایرەکانی ئێمە بەم جۆرەیە هەرکە وتت پشتی چاو و برۆیە فایلێکت بۆ کراوەتەوە یەکێک لە بەندیەکان کە پیاوێکی قەڵە و ورگن بوو کەمتر قسانی دەکرد کە ئەمەی بیست دەمی کرایە گوتی دایرەی چی و قۆڕی چی تەنیا ئەوە دەزانن لە پشتی مێزی پان و پۆڕەوە دانیشن و قسەی زل بکەن و مانگە و مانگ موچەی خۆیان وەرگن لە پایتەختدا لە سەداهشتای ماڵەکان بێ ئاون کەچی دایرەی ئاویش هەیە هەر تەلارێ دەگری دەیان نهۆمە هەر نهۆمێک دەیان ژوورە و هەر ژوورەی مەگەر خوابزانێت چەند فەرمانبەری تێدایە دایرەی کارەبا ئەوە هەر باسی مەکە دایرەی تەلەفۆن هەر مەپرسە خۆ تەلارەکەی لە هەموو دایرەکانی دی گەورەترە کابرای قەڵەو تەواوی دایرەکانی ژمار تاگەییە دەوڵەت تۆزێ بێدەنگ بوو درێژەی پێدا باشە بابزانین ئاخۆ دەوڵەت هەیە کە بینی کەس ورتەی لێوە نایێ بە دەنگی بەرز پێکەنی و گوتی، نا، نابێ نێوی دەوڵەت ببرێ! ڕدێن سپی قاوشەکە گوتی، ماوەی زیندە بدەن با پاشماوەی حیکایەتەکەی بگێڕێتەوە، باسی سیاسەت بڵێن بۆ سبەینێ. بەندەکانی تریش کە چاوەڕێی ئەنجامی حیکایەتەکەی زیندە بوون، لایەنی ڕدێن سپی قاوشەکەیان گرت. زیندە لەسەری ڕۆیی. کڵاوم هەر لە بیر نەما. کەوتمە سەردەست و پێی بەرپرسی نووسینگە، هەزار پێغەمبەر و ئیمامم کرد بە گژیا، تا لێم خۆش بوو فایلەکەی دڕاند و فڕیدا کاغەزێکی دامێ و بردم بۆ لای مەموری عەمبار و وتم فەرموو ئەمەش کاغەز سەرۆکیش ئیمزای کردووە وەکو نەخوێندەوارێک کاغەزەکەی ئەم دیو ئەو دیو کرد و گوتی باشە دەستوریان داوە کە کڵاوەکەت بدەینەوە کوا ناسنامەکەتم دەرێ قوربان کڵاو وەرگرتنەوە ناسنامەی بۆ چییە ئەی من چۆن بزانم کە تۆ کاک زیندەی ئەگەر سبەی یەکێکی دی هات و گوتی کڵاوەکە هی من بوو بەڵێ برادران دیقەتم دا چاکتر وایە تا فیلێکی تریان بۆ نەکردوومەتەوە بڕۆم بە شوێن کاری خۆمەوە بەندێکان لە قاقای پێکەنینیاندا ڕدێن سپی قاوشەکە گوتی ئەی ئەقدەست چی لێ کرد کوڕم ناکە لە ئەستەمبۆڵدا ئەویشت بەدبەخت کردبێ زیندە هەناسەیەکی قوڵی هەڵکیشا گوتی باش بوو پرسید بەڵێ ئەقداس لە کۆشکەکەی ئەحسان خانمدا جێی خۆی خۆش کردبوو. من ئیحسان خانمم نەبینیبوو، هەر کاتێ کە دەچوومە ئەوێ دەمپرسی، خانمت لە کوێیە؟ دەیگوت، لە سەرەوە نوستووە. بۆ نایەتە خوارەوە؟ ناکا دڵی لە لێدان وەستابێ. لە دڵوەستانیش خراپترە. هێندە قەڵەوە، ناتوانێ لە جێی خۆی ببزوێ. هەموو شەوێ دەچووم بۆ لای ئەقدەس. تێر و پڕ نانم دەخوارد و تاکوو نیوەشەو دەمامەوە. بەڵام کە دەبوو بە سەعات دوانزە، ئەقدەس پۆزشی دەهێنا و دەیگوت، دەی بڕۆ. هەرچەند لێی دەپاڕامەوە کچی چا، لەم خانووەدا جگە لە من و تۆ کەسی دی نییە، بۆ ناچارم دەکەی بەم نیوەشەوە بۆ ئوتێل بگەڕێمەوە؟ ڕێم دەبا لێرە بمێنمەوە. بەڵام نەدەچووە ژێر بار و دەیگوت، تاکوو مارەم نەکەی مەحاڵە ڕێت بدەم لەگەڵمدا بخەی. شەوێکی گەرمی هاوین چوومە دیدەنی ئەقدەس. خواردن و شتی خانمی گەورەی تەواو کردبوو، ئیدی هیچ کارێکی دی نەبوو. هات خواردنی بۆ منیش ئامادە کرد. چونکە هەوا زۆر گەرم بوو، چووین بۆ ناو باغەکە. کۆشکەکەی ئیحسان خانم لە ناوەندی باغێکی گەورەدا بوو، شنەبایەکی فێنکی دەهات، ئاسمان ساف و بێگەرد بوو، بۆنی گوڵان پیاوی مەست دەکرد. وای کە شەوێکی خۆش بوو! باڵندە بەسەر چڵی درەختەکانەوە دەیانخوێند. خوێنی بنیادەم قوڵپی دەدا. یەکێک لە بەندیەکان گوتی، هەی غەددار، دەیتویست هەر هەستی کچەکە لە ئامێز بگری. زیندا کەمێک بەم قسەیە پەست بوو گوتی خاڵۆ توا دەزانی ئەقدەسی من لەوانە بوو خراپ حاڵی بووی ئەقدەس لە هەوڵەوە کچێکی پاک بوو لە کۆشکەکەی ئەسان خانویشدا بوو بە ئافرەتێکی ماقول و تەواو ئەم جۆرە ئافرەتانە زۆریان لەگەڵدا ناکرێت پێویستە خۆیان بڕیار بدەن ئەقدەسیش کە خەمی مندای گرت بوو لە تەکمەوە دانیشت و دەستی بە قژمە هێنا و گوتی زیندە حیاتەکە کۆڵەکەی ژیانم بۆچی زووتر ناسنامەکە دەرنایەنی کەبینی بێدەنگم چ وڵامێکم پێ نییە، وەک بڵێی حاڵی بوو. پرسی لەبەر پارە؟ دیسان بێدەنگ بوو. ئەقدەس گوتی، من پارەم زۆرە، ئامادەم چەندت دەوێ بتدەمێ. گوتم، ئەقدەس گیان، دوای ئەوەی شەریکەکەم دەستی بڕیم و هەموو پارەکانی تۆی لێ کێشامەوە، ئیدی ڕووم نایە پارەت لێ وەرگرم. زەردەخەنەیەکی عاشق کوژانەی کرد و گوتی، ئەم قسانە چییە؟ بریا پارەی هەموو دنیام هەبا و لە پێناوی تۆدا خەرجم کردووە. هەوای فێنچی هاوین و ئاوازی باڵندە کاریان کرد بۆ گیانی ئاقدەسیش. پتر لێم نزیک بۆوە و خۆی بە شانمەوە نووسا. تەماسی بازووی سپی و ڕووتی وای جۆش دابووم، ئەگەر دێو بهاتایەتە ڕێم، دەمبەزاند. ئەگەر کێو بهاتایەتە ڕێم، هەڵمدەتەکاند. گوتم، ئاقدەس گیان، تۆ تەنیا خۆشت بوێم بەسە. پێویستم بە پارەی تۆ نیە بەم زوانە هێندە پارە پێکەوە دەنێم هەر سەرت سڕ دەمێنێ برادەران وازم نەکەن ئەم قسانەم بۆ فریودانی کچەکە دەکرد نەخێر من پیاوی درۆ و دەلەسە نیم دەتگوت سەرخۆشم ئەقدەس کە وەکو منداڵ پێدەکەنی تەواو باوڕی کرد بوو پرسی کە بووین بە خاوەن پارە چی بکەین من کە لە چاوە ڕەش و درشتەکانی ڕامابووم گوتم یەکەم جار دەچم ناسنامە دەردێنم ئەی دوای ئەوە تۆ دەگوازمەوە ئەقدەس گوڵێکی لە باخەکە کرد بۆ و بۆنێکی عاشقانەی پێوە کرد و مات بوو گوتم بیر لە چی دەکەیتەوە گوتم بزانم مانگی هەنجوین لە کێوە سەربەرین تا ئێستا ئەم ناوەم نەژنەوتبوو نامزانی مانگی هەنجوین کام مانگە پرسییم ئەمە چ مانجێکە ئەقدەس واتای مانجی هەنگوینی بۆ ڕوون کردمەوە زانیم کە ئەمە شتێکە لەو شتانی کە لە ناو کۆشکەکەی ئەحسان خانمدا فێری بوو کچ و کوڕەکانی ئەحسان خانم بۆ مانجی هەنگوین چوو بوونە هەندەران دیار بوو ئەقدەسیش لەوانەی ژنەوتووە گوتم، تۆ کوێت پێ خۆش بێ بۆ ئەوێ دەچی؟ پرسی کەشاییمان کرد، تۆش سواری شەمەندەفەر و کەشتی و فڕۆکەم دەکەی؟ بەستزمانە نەیزانی من بە چ حاڵێک پارەی هاتوچۆی تاکسی پەیدا دەکەم، بەڵام گوتم، هەڵبەتە سوارت دەکەم. ئەقدەس پتر لێم هاتە پێشەوە، سەری خستە سەر شانم و گوتی، ئێمەش وەکو بووک و زاواکەی ئیحسان خانم ئاهەنگی شاییەکەمان لە مەدرید و سوید بەسەر دەبەین؟ گۆنا ئاڵەکانی ئەقدەسم ماچ کرد و گوتم، کە تۆ حەز بکەیت بۆ نا؟ لە هەر شوێنێکی ئەم دنیایەدا تۆ بتەوێ لەوێ ئاهەنگ دەگێڕین. ئەقدەس ئەم وڵامەی زۆر بە دڵ بوو، ئەویش بۆ یەکەم جار منی ماچ کرد و گوتی، ئەقدەس بە ساقەت بێ، چەند پیاوێکی باشی. ئەقدەسم ڕاکێشایە باوەشم و ئارام و هێدی لەسەر سەوزە گیاکە ڕاکشاین. گوتم ئەقدەس گیان، من لەسەر قسەی خۆمم، دەچینە مانگی هەنجوین و کارتی بانگهێشتن بۆ مێوانان دەنێرین. بەڵام کە بێدەنگ بووم، ئەقدەس گوتی بەڵام چی؟ ئەم کارتانە بۆ کوێ بنێری من کەسم نییە تۆش لەگەڵ بابت دازیزی ئەقدەس گوتی ڕاز دەکەی ئێمە بێکەسی کەواتە بابان کێشتنی میێوانان هەڵۆشێنینە بەڵام هەردەبێ بۆ مانجی هەنجوین بچی ئەقدەس گوتی باشە بەرنامەی میوانداری هەڵدەوەشێنینەوە ئەی لە مانجی هەنجویندا بۆ کوێ بچی بەدڵی تۆ دەکەین بەڵام پارەکەمان بە فیڕۆ دەچێ بۆ عاشقان ئیسراحەت کردن لە جێیەکی پەنا و لاچەپدا گەلێ چاکترە لە قەرەباڵغی شاران. تۆ چی دەڵێی؟ ڕاست دەکەی، منیش ڕازیم. پتر ئاق دەستم بە خۆوە گوشی گوتم، تۆ فریشتەی، خۆشەویستم. کە تۆ سەفەری مانگی هەنگوینت پێ باش نییە، منیش چاوپۆشی لێ دەکەم. ئاقدەست گوتی، بەڵام ئەوە بزانە حەیاتەکەم، هەر دەبێ دیاری بووکێنیم بۆ بکڕی. گوتم بەسەرچاو، چما بووک بەبێ دیاری دەبێ؟ گرانترین و چاکترین دیاریت بۆ دەکڕم. ئەم جارەیان ئەقدەس گوشیمی بە خۆیەوە و لێوی ماچ کردم و گوتی، تۆ چاکترین پیاوێکی کە تاکوو ئێستا دیومە. منیش ماچێکی عاشقانەییم کرد و گوتم، ئەقدەس گیان، دەزانیت چیم کەوتەوە یاد؟ چی؟ دەڵێیان پارەی دیارییەکان بدەین بە ناو ماڵ، باشتر نییە؟ ئەقدەس چاوە خومارەکانی هەڵبڕی و گوتی، بڵێم چی، هەڵبەت باشترە. دەستم لە ملی کرد، لێویم ڕامووسی، ئازای گیانی کەوتە لەرزین، گوتم، ئەقدەس گیان، بەو خوایە تۆ فریشتەی. کە تۆ دیاریت نەوێ خۆ من بە زۆر بۆت ناکڕم خوایە چاوی پارە کوێر بێ ڕووی نەبوونی ڕەش بێ ئەگەر پارەم دەبوو سەراپای ئەقدەسم لە زێڕ و زیو دەکرد بەڵام کە بێ پارەم ناچارم بەم قسانە تەفرەی بدەم و سەری گەرم بکەم ئەقدەس زیاتر خۆی پێوەم نووساند و گوتی لە بڕی هەموو ئەمانە دەبێ شاییەکی گەورە بگێڕین بێگومان ئاهەنگێکی وا دەگێڕین کە تا ئێستا وێنەی نەبوو بێ حەو شەو و حەو ڕۆژ میوانان هەر بخۆن و بخۆنەوە هەڵپەڕن ئەم جارەیان ئەقدەس ماچێکی هێندە تەڕی کردم سەراپا سس بوو، وەک سەرخۆشان گوتم ئەقدەس گیان، دەزانی چی؟ بۆ بە خۆڕایی ماڵی خۆمان دەرخواردی خەڵکی بدەین و دوایی چەپڵەمان بۆ لێ بدەن؟ باشتر نییە ئەگەر ئەو پارەیە لە شتێکی دیدا خەرج بکەین؟ بۆ نا، بە دڵی تۆ دەکەم. دیسان ماچم کرد و گوتم ئەقدەس گیان بەڕاستی تۆ فریشتەی، منیش حەزم لێیە بە دڵی تۆ بکەم، کە تۆ ئاهەنگ و شاید ناوێ، منیش چ قسەیەکم نییە. ئەقدەس گوتی، پارەی شاییەکە بدەین بە خانووێکی چا. دەبێ خانووەکەمان دەزگای گەرمکردنەوە و فێنککردنەوەی هەبێ، هۆدەکانی گەورە بێ، مۆبیلەکانمان ستیل بێ. من بە چاکی لە مانای قسەکانی حاڵی نابووم، بەڵام پێویست نەبوو بزانم ئەقدەس گیان دەیویست و دەبوایە لەبەر خاتری ئەو وە دەستیان بێنم. گوتم، خۆشەویستەکەی دڵم، چاکترین خانووت بە پۆشتەترین ناوماڵەوە بۆ ئامادە دەکەم. بەڵام ئەوڕۆ کە نرخی خانوو زۆر بەرز بۆتەوە باشتر نییە ئەرزەیەک بکڕین و بەدڵی خۆمان بینای بکەین بۆنا زۆر چاکترە دیسان ماچێکی گەرمم کرد و گوتم ئەقدەستگیان تۆ هاوتات نییە لە فریشتەی ئاسمان پاکتر و چاکتری ئەقدەست کە دەیڕوانیە عالەمی خەیاڵ گوتی چاوپۆشی لە هەمووی دەکەم بەڵام هەردەبێت جلی بووکێنیم بۆ بکڕی گیانەکەم بۆچمە بووک بەبێت جل دەبێ ئەگەر تۆش نەتەوێ خۆم بۆت دەکڕم بەڵام دیسان بەڵامە گیانەکەم تۆ جلی بوچینی لە دوو سێ سەعات پتر ناپۆشی دوای ئەوە بە کەلک نامێنێ بۆچی بۆ دوو سێ سەعات ئەم هەموو پارەی خەرج بکەین ئەگەر تۆ ڕازی بەکرێ دەیهێنین باشە جلی بۆچینیم هەر ناوێ گوتم ئەقدەس گیان کە دڵ بوو بەیەک ئیدی نەمانجی هەنجوین نە ئاهەنگ و شایی نە خانوو نە جلی بووکێنی و نە شتیدی دەوێ. بۆ عاشقان کادێن کۆشکی شاهانەیە. ئاقدەست بە پێکەنینەوە گوتی، مێردی خۆشەویستم، بۆ سەفەری مانگی هەنجوینت نەبردم، خانووت نەکڕی، جلی بووکینیت نەکڕی، دڵم لە برسانا زەحف دەکا، ماوەم بدە بچم لە ئااشخانەکەدا شتێ بخۆم. گوتم. شتێ بۆ منیش بێنە با هێزم وەبەر بێتەوە. ئاقدەس ڕۆیی منی لە بەحری خەیاڵا و بە گیرفانی خاڵی بەجێ هێشت کە گەییە بەر کۆشکەکە گوتی درەنگە هەستە بڕۆ سبەی شەو وەرەوە. ئاو زایی بووە دەمی بەندییەکان. حەزیان ناکرد بەم زووانە حیکایەتەکە تەواو بکەی. یەکێک لە بەندییەکان گوتی هەتیو ئەوشۆ حەشرت کرد. پشتی حیکایەتەکە شکان. ڕدێن سپی قاوشەکە گوتی هێشتا زۆرمان ماوە بۆ نیوەشەو. بڵێ بزانین دوایی چی بوو. پیاوە قەڵەوەکە هەڵیدایە فلانی کاکم کچەکەی تەفرە داوە و دەیەوێ ئەمەش بە مەستی بە جێبێڵێ پاشماوەکەی بڵێ زیندە وێڕای ئەوەی کە شەکەت ببوو یادگاری ئەو شەوە تەواو تاسان بووی بەڵام دیسان دڵی نەشکان نوگوتی سبەی بەیانی زانیم چه هەڵەیەکم کردووە کە ئەم هەموو بەڵێنم بە کچەکەی بێچارە داوە ئیدی ڕووم نەبوو سەیری ئەقدەس بکەم نەفرەتم لە خۆم دەکرد جگە لە خۆکوژی چ چارەیەکی دیم نەبوو بەڵێ برادران ئەم ژیانە بە کەڵکی من نایە کە من نەتوانم زیندوێتی خۆم سەلمێنم ئیدی ژیانم چ سوودێکی هەیە مردن گەلێک لەم داخ و کەسەرە چاکتر بوو چوومە دەرمانخانەیەک پاکەتێ مەرگە موشم کڕی لەسەری نووسرابوو کە چۆن کەڵک لەم ژەهرە کوشندەیە وەردەگیرێ ئەوە دووپات کرابەوە کە نەوەک بەردەستان بکەوێ وریابن هیچ شتێکی تێکەڵاو نەبێ زۆر خەتەرە بە ئەندازەی دنکە گەنمێکی هەزاران مشک دەکوشێ لە دڵی خۆم دەگوتم لێی گەڕێ ئەمە ئەوەیە کە بە دوایدا دەگەڕێ چوومە قەراخ شار جێکم دۆزیەوە کە هاتوچۆی تێدا کەم بوو پاکە تەژەهرەکەم لە دەممدا خاڵی کرد شایەتمانێکم هێنا و لە گۆشەیەکدا ڕاکشام و چاوەڕێی ئیزرائیلم دەکرد لە بیری ئەوەدا بووم کە هەر ئێستا دەست و پێم دەشکێ و دەمارەکانم سز دەبن زمان و دەمم وشک دەبێ و گیانم لە نووکی قامکەکانمەوە دەردەچێ. پڕ بە دڵ لەم کارەم ڕازی بووم. مەرگ تاقە ڕێگای ڕزگاریم بوو، چونکە لە دوێنێوە هیچم نەخواردبوو، ڕیخۆڵەکانم کەوتنە قۆڕەقۆڕ. نازانم لە برسا بوو یان ماکی ژەهرەکە بوو. لە دڵی خۆمدا گوتم، ئەی سک بە خۆڕایی قۆڕەقۆڕ مەکە، هەتا ئێوارە هاوار بکەی هەر ئەوەیە. پاکەتێ ژەهرم بۆ کڕیت و ئیدی تاقە پوولێکم نییە کە خواردنت بۆ بکڕم. ماوەیەک تێپەڕی. سەیرم کرد ئەو ژەهرە چ کارێکی لێ نەکردم. تەنیا کەمێک خەواڵوو بووبم. گوتم هەڵبەت مرۆڤ بەم جۆرە ژەهراوی دەبێ. وردە وردە خەوم لێ کەوت. خەونم دەدی لە لایەکەوە سەدای مۆسیقایەکی ئارامم دەژنەوت و لە لایەکی ترەوە قاقای پێکەنینێکی کۆمەڵێکم بەر گوێ دەکەوت. دەتگوت لە سەرانسەری شارا شاییە و تێکڕای مەردوومەکە گۆرانی دەچڕن و هەڵدەپەڕن. سەدایەک لە گوێمدا دەزرینگایەوە. کوڕە گیان زۆرت ڕەنج کێشاوە بەڵام ئیدی بەسە و ئەمجا نۆرەی لەزەت و خۆشیتە. لە دەریای ئەم بیرانەدا بووم کە لە ناکاو لەقەیەکی توندم بە پشتدا کێشرا. بە ئەسپایی چاوم هەڵێنا سەیرم کرد دوو کەس بە دیار سەرمەوە وێستاون. یەکێکیان گوتی، مەعلووم نییە کە مەستە یان شێتە. دووەمیان گوتی، مەست بەم شێوەیە پێ ناکەنێ، دیارە شێتە. هەستامە سەر پێ، دنیا تاریک ببوو. چەند سەگ و پشیلە لە دەورم خڕ ببوونەوە. دوو پاسەوان هاتنە ژێر باڵم و یارمەتیان دام کە هەستم. کە زانیم نەمردووم لە داخی ئەو پارەیە کە بە فیڕۆ چوو بوو گوتم بەداخەوە کە نەمردم یەکێک لە پاسەوانەکان بە شانازیەوە گوتی ئەگەر ئێمە فریاد نەکەوتینایە سەک پارچە پارچەی دەکردی و دەی خواردی بەنا بەدڵیەوە گوتم ئێوەی پۆلیس هەمیشە بەڵان بۆ خەڵکی نایڵن خەڵکی کاری خۆیان ئەنجام بدەن ڕووداوەکەم بۆ پاسەوانەکان جێڕایەوە هەردووچیان کەوت نەپێکەنی ئێستا ناچارین شەوی دوو سێ شوشە ژەهریان بدەینێ ئەگینا ژیانمان لێتاڵ دەکەن. پاسەوانەکان ویستیان بمبەن بۆ پۆلیسخانە باش بوو بە هەزار تکا و پاڕانەوە بەڕەڵایان کردم بە مەرجێ لەمەو دوا هەوڵی خۆکوژی نەدەم منیش بەڵێنم دانێ و بۆ ئەنجامدانی بەڵێنەکەم بڕیارمدا خۆم بخەمە ژێر شەمەندەفەرەوە چوون بۆ وێزگای شەمەندەفەر بەرنامەی دەرچوون و گەڕانەوەی شەمەندەفەرم وەرگرت چەند دەقیقەیەک بەر لە هاتنی یەکەم شەمەندەفەر لە شوێنێکی لەباردا لەسەر ڕێەکە ڕاکشام پێنج دقیقا دە دقیقا چارەگە سەعاتێ نیو سەعات چاوەڕوانم کرد هیچ هەواڵێ لە هاتنی شەمەندەفەر نەبوو هەستام و چوون بۆ وێزگاکە لە فەرمانبەرەکەم پرسی کەی شەمەندەفەرەکە دەگا خەڵکی کاریان هەیە ئەمە چی گەاڵتە بازارڕێکە ماموری پرسگاکە پێکەنی برادەر دەڵێی خەڵکی ئەم وڵاتەنیت و لە مەریخەوە هاتووی گوتم مەبەستت چیە؟ تا ئێستا کێ دیویەتی یان بیستویەتی شەمەندەفەر بە گوێرەی بەرنامە بگاتە وێستگە؟ ئەی ئەم بەرنامانە بۆ چاپ دەکرێن؟ ئەگەر بەرنمەکە چاپ نەبێ مردم لە کوێ دەزانن شەمەندەفەرەکە چەند دوا دەکەوێ؟ چ قسەیەکم نەما حەقی بوو گشت کارەکانمان لە یەک دەچن ژەهرە ساختەییە شەمەندەفەرە لە کاتی خۆیدا ناگاتە چێ چاری من چی بوو سەیرم کرد گاز لە هەموو شتێ چاکترە. لەو کاتانەدا بە ڕێکەوت لەگەڵ سێ کەسی دی لە یەک ژووردا دەژیاین. ڕۆژێ بە بیانووی پاککردنەوەی ژوورەکە لە ماڵ مامەوە، لە ژوورەوە دەرگام لەسەر خۆم داخست. بۆڕی گازەکەم تا دوا پلە کردەوە. لووتم بە بۆڕییەکەوە چەسپاند. چاوەڕێ بووم گازەکە کاری خۆی بکا و لە شەڕی ئەم ژیانە ڕزگار ببم. بایەکی فێنک لە بۆڕی گازەکەوە دەهات، لەم کاتەدا یەکێک چەند جارێ لە دەرگای دا و بە نێوی خۆمەوە گازی کردم، بەڵام وڵامم نەدایەوە، کلیلەکەی خستە کونی دەرگاکە و بای دا، هاوارم کرد، مەیە ژوورەوە خەتەرە! بەڵام ئەو هەر هاتە ژوورەوە، دەرگاوانی ئوتێلەکە بوو، کە بینی لووتم بە بۆڕی گازەکەوە ناوە پرسیەوە، سەکەی! قسە مەکە کارەکەم لە تەواوبووندایە! دەرگاوانەکە پێکەنی. کاکە گیان ئەو ڕۆکە خانمان خەریکی کێس لێنانن بەهۆی گازەوە نییە دەرگاوانەکە حەقی بوو زانیم کە لە بری گاز هەوای ئازاد بە بۆ ڕێگازەکاندا دەڕوە ئاخر ئەمە چ وڵاتێکە پیاو بە مەرجیش ڕازی دەبێ کەچی هۆی خۆکوژی دەست ناکەوێت دەرگاوانەکە بۆ ڕیگازەکەی بەست و گوتی بەڵامم بۆ دروست مەکە ئەگەر دەتەوێت خۆت بکوژی پێم وایە خۆ هەڵواسین چاکترە سێدارەشم تاقی کردەوە بۆ نەگبەتی پەتەکە کۆن بوو پچڕە چەقۆم کڕی ورگی خۆمی پێ هەڵدڕم لە چاخانەکەدا وەسیەت نامەم دەنووسی پۆلیس هاتن بەسەرا و مشتریەکانیان پشکنی و چەقۆکەی منیشیان گرت کە بینیم لەم دنیادا مەحکومم بە ژیانم و هیچ تێ ناتوانێ بۆ ئەم دنیام بنێرێ هەندێ پارەم قەرز کرد خۆم کرد بە خواردنگەیەکدا بۆ ئەوەی سکم تێر بکەم دوو ڕۆژ بوو تامی زادم نەکردبوو هێلکە و ڕۆن و دۆڵمەی بیبەرم خوارد ئەوجا هەندێ ماکەرۆنیم بەسەردا کرد لە خواردنگەکە هاتمە دەرێ و خۆم کرد بە کافەیەکی شیرنیدا چەند پاقلاوەیەکم خوارد و هەستان ئەوجا ڕۆژنامەیەکم کڕی و بە خەیاڵی ئاسوودەوە خۆم بە باخچەیەکدا کرد لە سوچێکەوە دانیشتم و بە وردی کەوتمە خوێندنەوە ئاسمانم بە چاتوڵ دەزانی نە لە بیری پارەدا بووم و نە لە بیری کاردا کە ماوەیەکی کەم تێپەڕی هەستم کرد دڵم دێشێ هەوەڵ جار گوێم نەدایە بەڵام ئێشەکەی دڵم وردە وردە زیادی دەکرد تا وای لێهات نەمتوانی لەسەر کورسەکە دانیشم یان ڕاکشێن لە ئارەقەدا هەڵقشابووم و دەمناڵان کۆمەڵێک بە دیارمەوە کۆبوونەوە و هەریەکەیان شتێکی دەگوت خەریکە دەمرێ دەمێکە مردووە ڕاست دەکا دەموچاوی شین بۆتەوە با بیبەین بۆ نەخۆشخانە خێرتان دەگاتێ دەستی لێ مەدەن دوایی دەڵێن ئێوە کوشتوتانە ڕاست دەکا بە خۆڕایی سەرێشە بە خۆتان دروست مەکەن لێگەڕێن ئەگەر شتێکی لێبێ ئێمەش گیرۆدە دەبین و ئەو سەوەرە ئەم کەرە لەو قڕاوە دەربێن تێکڕای بەندەکان گوتیان دەوەرە ئەو کەرە لەم قڕاوە دەربکە برادران دڵم هێندە دێشە خەریک بوو هەناوم بێتە دەرێ لە نێو تەمەشاکەرەکانەوە یەکێ گوتی باشتر وایە پۆلیس ئاگادار بکەینەوە بەندیەکان تێک ڕگوتیان نۆبەتی ئەو قەوانەیە شاوری مامورە بستە باڵاکە کاتی خەوتنی ڕاگەیان بەندیەکان بە پەلە خزانە ژێر جێگاکانیان.